شەهرەزاد وتی ئەی شا شەهرەیار سەر گەورەی بەختیار حەسەن جاروبارێک ئەچوە ڕاو و نێچیری خۆی ڕاوە کرد و لە کۆشگەی خوارد ئەمجا تەنایی زۆر پێناخۆش بوو هەر بۆیەش کە دەستی بەتاڵە بوو یەکەیەکەی ژوورەکانی کۆشکە گەڕا ژووری کچەکانی کردەوە سەرنجی دا هێندەی زێڕ و مرواری تێدا بوو ئادەمی زاد سەرسامە بوو بەڵام حەسەن تاسەی خۆیان یەکرد زۆریشی حەزەکردە و دەرگایە بکاتەوە خوشکی ئامۆژگاری پێدا بوو کە هەرگیز نەیکاتەوە لە دڵی خۆی داوتی هەبێ و نەبێ ئەم خوشکەم بۆیە ئامۆژگاری کردم کەم دەرگایە نەکەمەوە چونکە شتی خۆی تایە و ناهێڵێ کەس بیبینێ بەو خوایە ئەو دەرگای ئەکەمەوە چی ئەبێ با ببێ کلیلی هێناو کردەوە بەڵام هیچی تیانەدی نەزێر و ئاڵتون و زی و نەنەختینەی دانسقە تەنیا پەیژەیەکی بینی کە بە تاشە بەردێکەوە بوو ئەویش بە پەیژەکەدا سەرکەوت تا گەیشتە سربان لە دڵی خۆی داوتی ئا ئەمە بوو پێت ئەوتم دەرگای مەکەرەوە بە سەربانەکەدا سوڕایەوە ئەمجا لە کەنارێکی سەربانەوە باخ و باخاتێکی زۆر خۆشی بینی دڕندە و باڵندەیەکی فرە هەمویان ئایان خوێن ئیدی بەو ناوە داگەڕا کۆشکێکی تری بینی لەسەر چوار پایەوەستا بوو کورسیەکی نەخشاوی جوانی تێدابینی کە بە زێڕ چنرا بوو چەندین گۆی یاقوت و مرواری تێکرا بوو، کە خشتێکی زێڕ و خشتێکی لە زیو و خشتێکی لە یاقوت و ئەوی دی لە مرواری بوو. لە ناوەڕاستی ئەو کۆشکەدا گۆمێکی پەن و پۆڕی پڕ لە ئاوی تیا بوو. خشتەکێک لە ناوەڕاستیدا بوو، کە لە داری سەندەل و عاج دروست کرا بوو، بۆری زێڕینی تێڵ کێشرا بوو کە بە چەندین گۆی یاقوت و زمرود چنرا بوو. هەر گۆیەکی بە هێندەی هێلکە کۆترێک هەبوو. لە کەنارێکەوە تەختێکی شاهانە ڕازابووەوە بە کەنارەکانی ئەو گۆمەپان و پۆڕەدا چەندین جۆر بولبول ئەیان خوێند و زیکری خویانە کرد کە نەکی سراشا نەقەی سەرشا بە خۆیان و نەدی بوو حەسەنی زێڕنگەری بەسری کامانەی بینی سەری سوورما لە جێ خۆی دانیشت و سەیری چواردەوری خۆی کرد سەری لەو دەستکار و پیشە جوانانە و ئەو هەموو باڵندە جۆرا و جۆرانە سوورما هێندەی زانی دە باڵندە ڕویان کردە ئەم کۆشکە بەرەو ئەم گۆمە جوان و ڕازاوەیە بەخۆی وت ئەمانە بۆ ئاو خواردنەوە هاتون با خۆم بشارمە و بەبێخم ئاوی خۆیان بخۆنەوە لەسەر درەختێکی پان و پۆڕ نیشتنەوە و باڵندێکی زۆر جوانیان تیا بوو ئەوانی دی بە دەوریدا ئەهاتن و ئەچوون بۆیە حەسەن سەری لیان سوورما سەرنجیدا ئەو باڵندە جوانە بە دەنوک لەوانی دیەدا ئەوانیش لە دەستی ڕاکەن حەسەنیش دوور بە دوور سەیریانەکە ئەم جا چوونە سەر سەکۆ ڕازاوەکە و هەریەکەیان بە دەنوک بەر بۆ خۆی و پێستەکەی خۆی دڕی و هاتە دەرەوە حەسەن سەرنجیدا ئەمانە دەکچن هێندە جوانن مانگ لە ئاستیاندا شەرمەزارە ئەو کچانە بەرگی ئاوریشمیان لەبەردا بوو ئەم جاچوونە باخ و چیمەنەکەەوە دەستیان کرد بە قسەکردن و پێکەنین حەسەنیش هەستا بۆ سەر پێ و سەیریە کردن ئەم جا لە دڵی خۆی داوتی بەو خویە خوشکم بۆیە ئەیوت ئەو دەرگایە مەکەرەوە لەبەر ئەم کچانە بوو شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. Thank you. توخوا برا ئازیزەکەم هیچم لێ مەشارەوە ئەوە تا منیش دڵتەنگم بەهۆی تۆوە حەسەن هەناسەیەکی هەڵکێشا فرمێسیک وەکو باران لە چاوان ڕژە ئەم جاوتی ئەترسم کە پێموتی دیدی پشت گوێم بخەیت و منیش لە بێ کەسیدا بمرم خوشکەکەی وتی نەبەخوا جا چۆن شتی واکەم من ڕەوانم بە قوربانت دەکەم ئەم جا هەمووی بۆ جێڕایوتی خوشکێ ئەوە دە ڕۆژە خواردن و خەوم نەماوە حەسەن دەستی کردە گریان کیژە بچکۆلەش لە تاوی دەستی کردە گریان ئەمجا وتی براکەم بێخەم بە خۆمە خەمە ترس و بیمەوە لەبەر خاتری تۆ و ئەبمە قوربانت پیلانەکت بۆ دانم ئەگەر خۆیشم تیاچوم بەڵام ئەوە ئامۆژگاری دەکەم با خوشکەکانم کەسیان نەزانن ئەگەر نا خۆیشت تیاچی ئەگەر لەبارەی دەرگا کراوەکەوە لیان پرسیت بڵێ بڕوا بکەن بیر و خیاڵم هەر لای ئێوە بووە و ئاگام لە دەرگا هەر نەما بوو بیرم ئەکردن و ژیانی تەنیاییم ئەبردە سەر حەسەن وتی ئەوە زۆر چاکەوە ئەڵێم ئەم جا هەستا و سەری کیژە بچکۆلەی ماچ کرد و خۆشی کەمێ دڵی کرایەوە پێی چونکە لە کاتێکدا کە خەریک بوو دڵی بتەقێ کیژە دڵی دایە و ئارامی بۆ گەڕاندەوە ئەم جا بە خوشکەکەی وت هیچم نەخواردوە خواردنێکم بەدەرێ بیخۆم ئەم جا کیژە براکەی جێهێشت و بەدەم گریانەوە چوە لای خوشکەکانی ئەوانیش هەواڵی حەسەنیان لێپرسی ئەوی ژووتی زۆر نەخۆشە و دە ڕۆژە خواردنی نەخواردووە پرسیان بۆچی نەخۆش کەوتووە وتی ئەویش بەهۆی دووری ئێمە و چۆڵبوونی دەوروبەری ئێمە دەوریمان چۆڵ کرد و ئەویش هەر خۆی بووە و نامە بوو لاوێکی هەرزەکاری مناڵە هەرچۆنێک بێ ڕەنگە بیری دایکیشی بکە دایکی پیرە و ئێستا بۆ حەسەن ئەگری کە خوشکەکانی ئەمەیان بیست تێر تێر بۆ حەسەن گریان وتیان بۆ خۆیان ناحەقی نییە نەخۆش بکەوێ ئەم جاچوونە دەرەوە خواحافیزیان لەو سوپامەز نەکرد و بەڕیان کردن گەڕانەوە ناو تەلار و هەمویان چوونە سەردانی حەسەنی بەسری زەرەنگەر زۆری بەسەرداگریان لای دانیشتن و بەسەری داهاتن و دڵیاندایەوە ئەمجا چەندین نوکتە و بەسەرهاتی سیر و سەمەران بۆ جێڕایەوە باسی بووک و زاوایان بۆ کرد مانگێک پەزێراییان کرد بەڵام ڕۆژ لە دوای ڕۆژ زرد و لاواسترە بوو ئەوانیش زۆر بۆی ئەگریان کیژە بچکۆلە لە هەمویان بە پەرۆشتر بوو دوای مانگە کچان ئارەزوی ڕاوشکاریان کرد حەزیان لە سواری و ڕمبازیان بوو بۆیە بە خوشکە بچکۆلیان وت تۆش ئەبێ بیت بۆ ڕاوشکار لەگەڵمان بەڵام ئەو وتی بەو خویە لەبەر ئەم برا نەخۆشم ناوێرم جێ بهێڵم تاکو بەم شێوێن نەخۆش بێت بە دیارەوە بم کە ئەمەیان لێبیست سوپاسی ئەو بە ویژدانیان کردوتیان چەند یارمەتی بدەی ون نابێ لای خوا ئەم جا خواردنی بیز ڕۆژیان لەگەڵ خۆیان بردو چونە ڕاو شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. هەستە با بڕۆین ئەو شوێنەم پیشان بدە کە کچەکانت تێدا دیوە یان باشتر بڵێم باڵندەکانت تیابینیوە هەستاوتی ناوی خوا لەسەر سرم زۆر دڵخۆش بوو بە خوشکە بچکۆلەکەی لەگەڵی چوو دەرگاکەی کردەوە و بە پێیژەکەدا سەرکەوتن و چوونە سربان ئەم جاو شوێنەی پیشاندا کە کچەکانی تێدا دیوە ئەو شوێنش کە خۆیان تیاگۆڕی و باسی کچە گەورەکەی بۆ کرد کە حەسەن کچەکەی بۆ سف کرد خوشکە بچکۆلە بۆی دەرکەوت و ڕەنگی زەرتەلگەڕا بۆیە حەسەن لێ پرسی ئەوە چیتە خوشکێ بۆ وا ڕەنگت زەرد هەڵگەڕاوە ئەو ژووتی کاکە جیانە و کچە گەورەی باسیەکێکیشە پاشای پەریانە باوکی ئەو پاشە هەرچی پاشای پەریان و ساحران و قەشەیانی سحرباس هەبوو لە ژێردەستی دابوو ئەوانەی کە تۆ بینی بوت کچی ئەو پاشای پەریانەیە و بە دەوری ئەم تەلارەدا ڕووبارێکی لێداوە ئاوەکەی بوار نادا هیچ کەسێکی لێپەڕێتەوە بۆ ئەم بەر و بێتە ئەم شوێنە هەر لەبەر پاراستنی ئەو کچانە ئەو شای پەریانە بیست و پێنج هەزار شمشێر بەدەستی کچی هەیە کە زۆر ئازان هەر کچێکیان خۆی ببەستێ بەرامبەر هەزار شمشێر بەدەست ئەوەستێ شای پەریان خۆشی ئەو حەو کچەی بە جۆرێک مەشق پێکرد و هەمویان شۆڕەسواری مەدانن ئەوەی تۆیش باسیەکەی ئەوە کچە نۆبەرەی شای پەریانە هێندە سوارچاک و لێزانی شەڕە شیرە هەرمە پرسە ئەم جاهێندە فێڵباز و بەمەکرو حیلەیە مەملەکەتێک چاری ناکە کچەکانی دەوروبەریشی ئەوانەی تۆ بینیبوتن ئەوانە هاوڕێی شازادەن و کچە وەزیر و گزیری باوکی ئەون ئەو بەرگە پەڕینەش ئەوە شای جنۆکەکان بۆی دروست کردوون ئەگەرەتەوێ ئەو کچە مارە بکەی لێرەدا چاوەڕێی بکە چونکە هەموو سەری مانگێک دێنە ئێرە ئەگەر ئەوانت بینی لێرە تۆ خۆت بشارەوە ئەوە بزانە لێرە بتبینێت وا تۆیش و ئێمەژە کوژێ ئەم ئامۆژگاری منت بیر نەچێ هەوڵیش بدە لە شوێنێکی نزیک بەواندا خۆت بشارەوە جۆرێک بێت تۆ ئەوان ببینیت و ئەوان تۆ نەبینن جا هەر کە کەوتنە داکەندنی بەرگە پەڕینەکەیان تۆ سەرنجی بەرگی کیژە شازادەکان بدە کە جلەکانیان جێهێشت و ڕۆشتن تۆش بە دزیا و بەرگی پەڕێنی شازادە بدزە و بهێنە نەکەی بەرگی ئەوانی دی بهێنی کاکە جوانەکەم هەر کەس ببێتە خاوەنی بەرگی شازادە ئەبێتە خاوەنی خۆیشی بەوە نەخەڵەتێت و فری و بخۆی کاتێ بانگیەکە ئەیە و کەسەی بەرگە پەڕینەکەت بردووم بۆم بهێنەوە لە پێشەوە خۆتە کوژێ ئەمجا تەلارەکە بەسەر ئێمەدا ئەڕوخێنێت و باوکمانە کوژێ ئاگاد لە خۆت بێ هەر ئەوەندە خوشکەکانی زانیان بەرگە پەڕینەکەی براوە ئەدەن لە شەقەی باڵ و ئەفرن و جێی ئەهێڵن تند بەرگە پەڕینەکە هەڵبگرە تاکو ئەو بەرگەت پێ بێ شازادە هی خۆتە چونکە بێ ئەو بەرگە پەڕینە ناتوانێ بفرێت و بگەڕێتەوە بۆ وڵاتی خۆی تۆیش خێرا وا پیشان مەدە کە بەرگەکە لای تۆیە کە حەسەنی زێڕنگەر ئەمەی بیست ئارام بووە زۆر دڵخۆش بوو هەستا و لە خۆشیدا سەری خوشکەکەی ماچ کرد ئەمجا هەردووکیان لە سربان هات نەخوارەوە ڕۆژی دواتر چوو دەرگای کردەوە و بەرەو سربان ئیدی چاوەڕوانی کرد تاکو بانگیەوارە خوشکەکەی خواردنی بۆ بردە سەربان ئەمجا جل و بەرگەکەشی بۆ گۆڕی ئیدی ئەم چاوەڕوانیە بووە پیشەی ڕۆژانەی خوشکەکەشی پەزێرایی ئەکرد تاک و مانگ هەڵات ئەمجا حەسەن کەوتە چاودێری کردن حەسەن لەم کارەی دابوو هێندەی زانی پەیدا بوونەوە خێرا خۆی شاردەوە بە جۆرێک ئەم ئەوانی ئەبینی و ئەوان ئەمیان نەئەبینی کە نیشتنەوە هەریەکە و لە شوێنێک کە لە حەسەنەوە نزیک بوو بەرگە پەڕینەکەیان داکەن خۆیشیان لیان دا و دوورکەوتنەوە حەسەن بە کوڕە کوڕ چوو بە بەرگە پەڕینەکەی شازادا خوا بەزەی پێداهاتەوە و کەسیان نیان بینی ئەویش بەرگە پەڕینی شازادەی هێنا درەنگانێ گەڕانەوە هەریەکەیان بەرگە پەڕینی خۆی لەبەر کرد شازادە چوە شوێنەکەی خۆی تا بەرگە پەڕینەکەی لەبەر بکاتەوە بەڵام ئەم لابەرک ئەو لابەرک بێسوود بوو ئەمجا کەوتە لە خۆدان و گیان و هاوار هاوڕێکانی لی کۆبوونەوە ئەویش پێی وتن بەرگە پەڕینەکەی ون بووە کەوت نەگریان و لە خۆدان تاکو ئێوارێکی درەنگمانەوە بەڵام چاریان نەما ئەبوو بگەڕێنەوە دایان لە شەقەی باڵ و جیان هێشت حەسەنیش گوێ لێ بوو شازادە ئەیوت ئەی ئەو کەسەی بەرگە پەڕینەکەت لایە بیدەوە پێم با ئاه و نزولم نەدگرێ حەسەن هەڵی کوتایە سەری و گرتی و بەکێشی کرد بۆ خوارەوە و ناو تەلارەکە شازادەش هەر هاواریە کرد و دەستی خۆیە گەست ئەم جاچوو بە خوشکە بچووکەکەی وت کە گرتوێتی و لە ژوورەکەیدا بەندی کردووە ئەم جا خوشکەکەی هات و چووە ژوورەکەیەوە سێری کرد ئەگری و زۆر خەمبارە کچۆڵە کڕنۆشی بۆ برد و سلاوی لێکرد شازادەش بە کیژەکەی وت کچی جوان ئەمە ڕفتارە لەگەڵ شازادەیکەن تۆ باشە زانی کە باوکم پاشایەکی زۆر بەدەسەڵاتە هەموو شایانی پەریان لێ ترسن هێندەی ساحیر و زانایان و قەشەیان و شەیتان و دێ و درنج هەیە کە بە هۆیانەوە هەمیشە لە جەنگدا براوە بووە ئەم جا بەک چۆڵی وت ئێوە ئادەمی زاد لە منەگرن پارەش یەدەنێ تاکو و گوێ هەڵبخە بزانێ نهێنی ماڵی ئێمە چییە خوشکی حەسەنوتی ئەی شازادە ئەو لاوە زۆر بە ویژدانە و کاری خراپ ناکە ئەمجا هاتە دەرەوە خواردن و خواردنەوەی بۆ هێنا و دانیشت لەگەڵیشی خوارد دڵی دایەوە گریانی لە بیربردەوە تاکو بەرەبیان ئەو شەوە هەر نەنووست شازادە تاکو ڕۆژ بۆوە بە خوشکی حەسەنی وت کچی پاشا ئاوا فەرمان بەسەر مندا دەیت لە وڵات و دایک و باوکمت دورخستومەوە منیش ڕازیم بە قەدەری خوا شەهرەزاد وتی، خوشکی حەسەن باشترین ژوور و بەرهەیوان و تەوالێتی بۆ تەرخان کرد، ئەمجا زۆرینەی کاتی خۆی بۆ دڵنەوایی شازادە دانابوو، شازادەش هۆگری بوو، دڵی پێیەکرایەوە، خەم و پەژارەی ڕەویەوە وڵات و خێزان و دایک و باوکی بیرچووەوە، خوشکی حەسەن هاتە لای و وتی، حەسەن ئێستا بچۆ دەستی ماچ بکە، حەسەن هاتە ژووری شازادە و دەستی ماچ کرد، ئەمجا پێی وت، شازادە بێخەم بە، من بۆیە تۆم گرتووە بۆ ئەوەی ببم بە کۆیلەت تا ڕۆژی دوایی تەنیا مەبەستیش مارەکردنت بووە بە جۆرەی ڕەوایی لای خوا و پێغەمبەر درودەی خوای لەبێ ئەمەوێت پێکەوە بچینە شاری بەغدا ئیدی خۆم کەنیزەک و کۆیلەت بۆ کڕم لەوێ پیرێژنێکی دایکم هەیە لە چاکترینی ژنانە وڵاتم ئاوەدانە هاوڵاتیان چاکن لە کاتێکدا حەسەن قسەیە کرد و شازادەش بێدەنگی لێکردبوو هێندەی زانی کچان هاتنەوە هەر کچە و خۆی کرد بە ژوور و بەرهەیوانی خۆیدا خوشکە بچکۆلە چوو سەری قەڵپوزی زینەکانی کردن بینی زۆربیان نێچیری خۆی پێ هەڵواست بوو ئاسکێکی زۆریان ڕاوکرد بوو ئەمجا حەسەنیان برد و ئاسک و بەرخە جوان و قەڵەوەکانیان پیشاندا کە بۆیان سەر ببڕن ئەویش زۆر دڵخۆشانە کەوتە ئاسک و بەرانە چێوی سربڕین بۆیان و پارچەکردنی گۆشتەکان کیژەکان زۆر دڵیان خۆش بوو کەوتنە یاریکردن و پێکەنین ئەمجا کە گۆشتەکان ئامادەبوون هاتن و بەهمیان کەوتنە برژاندن و لێنانی گۆشت حەسەن چوە پێش چێشتیان لەگەڵ لێبنێ بەڵام نیان هێشتووتیان زۆرمان ماندوو کردویت ئیدیە بێ بحەویتەوە تۆ ئادەمی زادیت لە ئێمە باشتریت چونکە ئێمە جنۆکەین حەسەن چاوەکانی بە فرمێسک بووگریا لیان پرسی بۆچیەگری ئاخر بەم گریانت لە ئێمە تێکدا ئەڵێی بیری دایکتەکەی یان بیری نیشتیمانەکەتەکەی ئەگەر وایە خۆمان ئامادەی سەفەرەکەین و ئەتبینەوە نێو خۆشەویستانت حەسەنی ژووتی نەبەخوا خۆم حەزم لێرەیە ئەم جاپرسیان باشە کام کەس لە ئێمە بووەتە هۆی پەژارەی تۆ ئێمە کارەکەری بەردەستی توین بەڵام تۆیش بە سەرهاتی خۆتمان بۆ بژێڕەوە و هیچمان لێمە شارەوە ئەویش ڕووی کردە خوشکە بچووکی وتی ئادەی تۆ بەسەرهاتی منیان بۆ بجێڕەوە خوشکە دەستی کردە جێرانەوتی کە ئێمە حەسەنمان جەهێشت ئەمیش زۆر بێ تااقەت و نائارام بوو لەوەشت ئەترسا بۆی بێنە ناو کۆشکەوە خۆشتان نەزانن ئادەمیزاد چەند عقلی سووکە بۆیە دەرگای هەورەبانی کردوێتەوە هەردەمێک نائارام بووە لەو دەرگایە و چۆتە سربان تاکو کەمێک خەمی بڕەوێتەوە ڕۆژێکیان حەسەن وەکو جارانی لە سەربان ئەبێ کە پۆ لە باڵندەیەک دێنە ناو ئەم باخەوە هەمویان دە باڵندە بوون نۆ باڵندایان ناوە ناوە بەرە بوونە گیان یەکێکیان و ئەویش دەنوکی لێدان و دەریەکردن ئەم جاچوونە کەناری گۆمەکە و بەرگە پەڕینی خۆیان فرێدا کە حەسەن سەیری کرد هەر باڵندە بوو بە کچێکی زۆر جوان تاکو پاشنیەوەڕۆ ئەم داماوە هەر سەیری کردوون ئەمجا دانی بەخۆی داگرتووە تاکو کاتی فڕینیان هاتووە کاتی خۆگۆڕینیان پەلاماری شازادە داتوی گرێ ئەوانی ژوتیان کوا لە کوێیە وتی لە یەکێک لە ژوورەکانە کە ئەمەیان بیزوتیان پیشانمان بدە هەستا و لەگەڵیان چوە ژوورێکە و شازادەی پیشاندان خۆی چوە ژوور و کیژان بەدوایدا کە سێری ئەو هەموو جوانیان کرد کڕنوشیان بۆ بردو سەریان لی سوورما هەمووتیان پەنا بەخوا بۆ ئەم هەموو جوانیە ئەمجا پیان وت بەو خوایە ئەی شازادە گەر ئەم جوانیان بۆ باز بکردینایە بڕوامان نەکرد ئەم لاوە ئەم هەموو جوانیەی بینیوە ناحەقی نییە تاماوە حەزت لێ بکە شازادە گیان ئەم کوڕە داوای کاری خراپی لێ نەکردویت داوای کارێکی حەڵاڵەکە هەواڵی پێ داوین کە هێندەی خۆشویستوی خێرا بەرگە پەڕ دروستکراوەکەی سووتاندووە ئەگەرنا هەر ئێستا لێمان وەرەگرتەوە و ئەماندایە و دەستت ئەم جا یەکێک لە کیژەکان بووە نوێنەری و لە حەسەنیان مارەبڕی و ئاهەنگێکیان بۆ جێڕا شایستەی شازادەیان بێ حەسەن چل ڕۆژ لەگەڵی دامایەوە کە هەر ڕۆژە و ئاهەنگ و خۆشیەکەیان بۆ سازەدرا دیاری و شتی نەختینەی دێرینی زێڕینیان پێشکەشەکرا شەوێک لە شەوان دایکی حەسەن چووە خەوی حەسەن کە بینی زەرد هەڵگەڕاوە و ئێسکەکانی بە دەرەوەن لە دایکی پرسی بۆ بەم شێوێ لە ڕوولاوازیت ئەیژوتی کوڕەکە ماخر من تۆم بە مردوو داناوە و لە ماڵدا گۆڕم بۆ لێداویت و هەمیشە بە دیارەوە گریم تۆ چۆن هەڵەکەیت بەبێ من و بەختیارانە ژیان بەسەرەبەی دەهستە کوڕە شیرینەکەم وەرە و لای دایکی خۆت باوەکو جاران دەست لە ملت بکەم حەسەن بە دەم گریانەوە بە ئاگا هات کە ڕۆژهڵات و خۆروبان گەرم بوو کیژان هاتنە لای و بەیانی باشیان لێکرد بەڵام حەسەن بیری هەر بەلای دایکیەوە بوو ناچار لە شازادەی ژنیان پرسی ئەوی ژووتی نازانم کیژەکان پیانوت پرسیاری لێ بکە ئەویش لی چوە پێشوتی چیتە حەسەن هەناسەیەکی هەڵکێشا و خەوەکەی بۆ جێڕانەوە و ئاوا خۆی لاوانەوە بە دڵڕاوکێ و نائارامەوە ڕێی بە دەرنابم هەروا مامەوە سۆزی بە جۆرێک داگیری کردوم شنەبایش خەمە دێ بەلامەوە شازادە هۆیەکەی پێوتن کیژەکانیش کە ئەو شعرە بە جۆشیان بیست دەستیان کردە گریان پێیان وت پشت بەخوا توانین یارمەتیت بدەین و بگەڕێتەوە بۆ لای دایکت بەڵام ئەبێ ئێوەش پێمان لێ نەبڕن ئەگەر ساڵی جارێکیش بۆ سەردانمان بکەن حەسەن وتی بە چاوان کیژەکان هەر خێراکەوتنە خۆ شتمەکی سەفەریان بۆ ئامادە کرد خواردنیان بۆ دانان نانیان پێکەوە خوارد جیازی بووک بارکرا زێڕ و زیو و یاقوتی لێدرا نەختینەی زێڕ و مرواری وایان بۆ خستە بارەکەی و کە پێنووس لە ئاستی دا بێتوانە ئەمێنێ ئەم جاددایان لە تەپڵ کەژاوەی ئەسپەکان پەیدا بوون شتومەکەکان بارکران 25 پارچە زێڕیان بۆ بارکردن سێ ڕۆژە ڕێژ لەگەڵیان ڕۆشتن کە ماوەی سەفەری سێ مانگیان پێبڕی بوون ئەم جا یەکتریان لە ئامێز گرت و خواحافیزیان لێ کرد خوشکە بچکۆلەی حەسەن لە تاویاندا دەم و دەست بورایەوە کە بە ئاگیان هێنایە و بەم شێوەی براکەی لاوانەوە دابڕانی وە هەرنەی کردبێ فرمێسکی چاوی هەموو بردبێ دووریەک ڕۆژێ بەختەوەر بووین و ڕۆژێکیش ڕۆحمان خەم دایگرتبێ ئەمجا لە براکەی پاڕایەوە هەر کاتێگەیشتەوە لای دایکی بە سەلامەتی و خەمی ڕەویەوە دوای شەش مانگ بێنەوە سەردانمان ئەمجا ئامۆژگاری کرد هەر کێشێکت بوو یان تووشی ناڕەحەتیەک بوویت ئالەم تەپڵە بدە کە پێشکەش دەکەم ئەم کەژاوانە ئامادە بن سوار ببن و بێنەوە بۆ لامان براکەیشی سوێندی بۆ خوارد کە بە قسەی بکە ئەمجاخوا حافیزیان کرد و ڕۆشتن ئەمانیش گەڕانەوە دواوە